فارجع البصر هل ترى من فطور هەروەها ئەو زاتە ئاسمانەکانی بە حەوت چین دروست کردووە لە نێو بەدیهێنراوەکانی ئەو خدای میهرەبانەدا هیچ ناڕێکی و ناتەواویەک بەدی ناکەیت ئەی ئینسان ئەو زاتە بە هەموو ئەو خەتەرە و خەیاڵانەی دێن بە کڕۆکی سینەکاندا زانا و ئاگایە. الا یعلم من خلق وهو اللطیف الخبیر مەگەر خودا نازانێ چێی دروست کردووە و چۆنی دروست کردووە لە کاتێکدا ئەو زاتە وردکار و بەسۆز و ئاگایە. ئایا سەرنجی باڵندەیان نەداوە بەسەریانەوە پۆل پۆل دەفڕن و باڵەکانیان لێک دەنێن ئەو باڵندانە جگەل لە خدای مهرەبان کەس بە ئاسمانەوە ڕاگیریان ناکات بەڕاستی ئەو زاتە بە هەموو شتێک بینایە و هیچی لێون نابێت و چاودێری هەموو دروستکراوانی دەکات هەروەها بڵێ، ئێمە خودای میهرەبانمان هەیە و باوەڕی پتەومان پێیەتی و پشت و پەنامان هەر ئەوە، جا ئیتر ڕۆژێک دێت کە بە ڕوونی بۆتان دەردەکەوێت کێ لە گومڕایی ئاشکرادا گیری خواردووە و سەری لێ شێواوە. قل أرأيتم إن أصبح ماؤكم غورا